کاسێتی دووەم دیوی یەکەم لە لاپەڕە سی و چوارەوە. ناکرێت ئەو دوو چەمکەی سەرەوە وەکوو ئەو واتە ڕاستییە کەڵکی لێ وەربگیرێت کە بە شێوەی بابەتی پەسندە یاخود لە باری میتافیزیکییەوە شیاوی دەرککردنە. ئەمە سنووری نێوان زانستە ڕەفتارییەکانە کە کۆمەڵناسی و مێژوو و دیسپلینی ئۆرتۆدۆکسی وەکوو زانستی مافناسی، لۆژیک، ئاکار و جوانیناسی دەگرێتەوە کە ئامانجیان دیاریکردنی واتای ڕاستی و پەسندی بابەتی لێکدانەوەکانە دووەم سنووری نێوان هەڵسوکەوتی مانادار و هەڵسوکەوتی دژکردەوەی ڕووتواتە ئەوەی لەبارەی زەینیەوە بێمانایە زۆر ناجێگیرە بەشێکی سەرنجڕاکێش لە هەڵسوکەوتی پەیوەندیدار بە کۆمەڵناسی کە لە بنەڕەتدا هەڵسوکەوتێکی نەریتی ڕووتە لە نێوان ئەم دوو جۆرەی هەڵسوکەوت لە هاتوچۆدایە کردەوەی مانادار واتە و کردەوەی لە بارەی زەینیەوە دەرک دەکرێ، لە ڕاستیدا لە زۆربەی پرۆسە ڕەوانی لەشیەکاندا بەرچاو ناکەوێ و ئەگەریش دەرکەوێ، تەنیا پسپۆڕەکان دەتوانن لێکی بکەنەوە. ئەزموونی عیرفانی ناکرێ لە چوارچێوەی وشەی ڕەواندا شرۆڤە بکرێن. لەبەر ئەمە ئەوانەی کە خۆیان بەم ئەزموونانەوە ماندوو نەکردووە هیچ کات ناتوانن بە تەواوی تێیان بگەن لە لایەکی دیکەوە توانای بەجێگەیاندنی کردارێکی هاوشێوە پێشمەرجی تێگەیشتن نییە بە دەربڕینێکی دیکە پێویست ناکە قەیسەر بین تا لە قەیسەر بگەین ئەوەی کە بتوانین خۆمان لە جێگەی بکەری کارەکەدا دابنێین تەنیا لەبارەی ئاشکرابوونی تێگەیشتنەوە گرنگە و بە هیچ جۆرێک بۆ لێکدانەوەیەکی مانادار پێشمەرجێکی ڕەها نییە ئەو بەشانە لە پرۆسەیە کە بۆ تێگەیشتن دەبن و هەروەها ئەو بەشانەی کە بۆ تێگەیشتن نابن بە زۆری بە شێوەیەکی لێکجیانەکراوە لە یەکدی ئاڵاون سێهەم هەوڵی ئەوە دەدرێ کە تێکڕای شیکردنەوە وەکو زانست ئاشکرا بێت و بسەڵمێندرێ بسەڵمێندرێ کە شیاوی پێڕاگەیشتنە. سەلماندنێکی لەم چەشنە ناوەڕۆکێکی عاقڵانی واتە لۆژیکی و ماتماتیکی هەیە. یاخود سروشتەکەی لە ڕووی هەستەوە هاودڵانەیە. و لە باری هونەریەوە هەڵدەسەنگێندرێ ئێمە بە دەرکی هزری ڕوون لەو توخمانەی کە لە تان و پۆی مانایی هەڵسوکەودا هەن دەتوانین بە سەلماندنی عقلانیەکەی بگەین سەلماندنی هاودڵانە لە سنووری هەڵسوکەودا لە ڕێگەی بەشداری سۆزدارانە و دڵسۆزانەی تەواو دێتە دی باڵاترین جۆری تێگەیشتنی عەقڵانی ئەوەیە کە ڕۆشن و ڕاستەوخۆ بە تایبەت سەبارەت بە کێشە ماتماتیکی و لۆژیکەکان شیاوی تێگەیشتن بێ کاتێک کە کەسێک لە هاوکێشەی دوو کۆ دوو یەکسانە بە چوار بیردۆزەکەی فیداکۆرس لە بواری بەڵگەهێنانەوە کەڵک وەردەگرێ یان ئەو کاتی کە زنجیرەی بەڵگەهێنانەوە بە شێوەیەکی لۆژیکیانە و هاوئاهەنگ لەگەڵ شێوازە وەرگیراوەکانی ئەندێشەدا بەکار دەبرێ، ئێمە بە هاسانی لە ماناکانیان دەگەین. بەم شێوەیە دەتوانرێ لە کردەوەکانی ئەو کەسە بگەین کە هەوڵ دەدا بە هەڵبژاردنی ئامرازی پێویست بگاتە مەبەستێکی دیاریکراو. هەڵبەت بەو مەرجەی کە ڕادە و چۆنیەتی هەلومەرجێک کە بنەمای هەڵبژاردنەکەیەتی بۆ ئێمە ئاشنا و ناسراو بێ. هەر چەشنە لێکدانەوەیەک لە کردەوەیەکی لەم بابەتە کە لە باری عاقلانیەوە خاوەن مەبەستە و بۆ تێگەیشتنی ئامرازە بەکارهاتووەکانە بەرزترین پلەی سەلماندن لە خۆ دەگرێ ئێمە ئەو دەرفەتەمانەیە ئەگەر بە وردی و دروستیش نەبێ تاوەکو و ڕادەی بەشی زۆربەی ئامانجەکانی دەربڕیم کە ئەو هەڵانە تێبگەین کە خۆمان دەیکەین یاخود سەرچاوەکانیان لە ڕێگەی خۆپشکنینی دڵسۆزانەوە بدۆزینەوە لە لایەکی دیکەوە ناکرێت بێهۆ لەو دواهەمین ئامانج و بەهایانە بگەین هەرچەندە تێگەیشتنیان بە شێوەی فکری گونجاو بێت کە بە ئەزمون دەرکەوتووە لەوانەیە ڕفتاری مرۆ بە ئاراستەیاندا بڕوات بەهەر ڕادەیەک کە ئەم بەها و مەبەستانە لەگەڵ بەها ئامانجیەکانی ئێمە جیاوازی بنەڕەتی تریان هەبێ، تێگەیشتنیان لە ڕێگەی بەشداری دڵسۆزانەوە دژوارتر دەبێت. لەبەر ئەمە بە پێی هەلومەرجی بابەتێکی تایبەت، دەستڕاگەیشتن بە تێگەیشتنێکی ڕووتی هزری ئەم جۆرە بەهایانە، وەرگرتنی سانای ئەوانە وەک دەرەنجامە گریمانەییەکان دەبێ بۆ ئێمە بەس بێت بەم جۆرە دەکرێت بە پێ ئەو دەرفەتەی بۆ شیکردنەوەی فکری و سۆزدارانە لە بەردەستدایە لەو کردەیە تێبگەین کە لە قۆناغی جۆراوجۆری کامەڵبوونی لەم بەهایانەوە سەرچاوە دەگرێ گەلێک لەو کردەوە خێرخوا ئاینی و باوەڕمەندانەی کە لەلایەنە و کەسانی ئەم بەهایانە ناناسن شیاوی تێگەیشتن نین دەچنەوە سەر ئەم چەمکە و دەمارگیرییەکی یا دەمارگرژییەکی عاقڵخوازانەی توندڕەویش واتە فەناتیک کە ناسێنەری ئەو کەسانەیە پڕوپاگەندە بۆچوونەکانی مافی مرۆڤ دەکەن هەروایە و لە ڕوانگەی ئەو کەسانەی کە بە شێوەی سۆزدارانە نکۆڵیان لێ دەکەن قێزەونانە دێتە بەرچاو. هەرچەندە ئامادەیی و زەمینەی وەرگرتنمان زۆرتر بێ بە هاسانیەکی زۆرترەوە دەتوانین سۆزە ڕاستەقینەکانی وەکترس تووڕەیی پێگەخوازی بەخیلی و ئێرەیی بردن نەوین شەیدایی غرور ڕق و کین بەزەیی لە خۆبردوویی و هەتا دوایی هەروە هاوسوکەوتی ناعقلانی ناعقلانی سەرچاوەگرتوو لەوانە تاقی بکەینەوە تەنانەت ئەو کاتەی ئەم سۆزانە لە سەرووی توانا و هێزی تێگەیشتنی ئەزمموی مانەوە دەخرێنە ڕوو دیسان دەکرێت کاریگەریان لەسەر ئاڕاستەی ڕفتار و ئەو ئامرازانەی بۆ بەدیهێنانی ئەم ئامانجە بەکار دەبرێن بە شێوەی هزریانە شی بکرێنەوە سەبارەت بە لێکدانەوەی سیستەماتیانە وا باشترە تێکڕای ئەو توخمە ناعەقڵانییانەی کە لە سۆزی ڕەفتارییەوە هەڵدەقوڵێن وەکوو لادان لە چەمکی ڕەسەنی ڕەفتاری ئامانجدار پیشان بدەین. بۆ وێنە دەتوانرێت دەرکەوتنی قەیران لە بازاری بۆرسەدا بە هاسانیەکی تەواو و لەم ڕێگەوە بە وردیشی بکرێتەوە یەکەم دیاریکردنی ئەمەی لە کاتی نەبوونی بکەرە ناعقلانیەکان بازاری بۆرسە بەرەو کاملا ڕۆیشتووە و چ ڕێگەیەکی پێواوە دووهەم ئەوەیە کە بە کەڵک وەرگرتن لە وشتەی پێشوو وەک پرۆمیسێکی گریمانەیی توخمە ناعقلانیەکان هەروەک لادان لە نۆرم دیاری بکرێن نۆرم واتە NORM هەر بەم شێوەیە دیاریکردنی ڕەوتی عقلانی خەباتی سیاسی یان سەربازی سەرەتا دەبێ لەبەر ڕووناکایی هەموو هەلومەرجە ڕوون و مەبەسە ناسراوەکانی بەشداربووان بەڕێوە بچێت تەنیا لەم کاتەدا گەری ئەوە دەبێ کە مانای هۆکردی بکەرە ناعقلانیەکان وەک لادان لە جۆری ئایدیال شرۆڤە بکەین بەدیهێنانی ڕەوتی هەڵسوکەوتی لاگیری مەبەستی بە تەواوی عەقڵانی دەتوانێ بەهۆی ڕاشکاوبوونی تێگەیشتن و ڕوونبوونەوە عەقڵانیەکەی هەر وەک یەک جۆری ئایدیال خزمەت بە کۆمەڵناسی بکات. بەم جۆرە یارمەتیمان دەدرێت تا شێوازی کاریگەرێتی جۆری بکەرە ناعقلانیەکان وەک سۆز و هەڵەکان لەسەر هەڵسوکەوتی لاگیری مەبەستی کردەکی تێبگەین. دواتر دەتوانرێ ئەم کەرانە وەک نمونەی لادان لە هەڵسوکەوتی گریمانەیی سەتایی پۆلێن بکرێن دەکرێ میتۆدی کۆمەڵناسی تەنیا لەم ڕوانگەوە لەبەر کارامەبوونی شێوازناسیەکەی بە عقلخوازانە بزانرێت سروشتی ئەم شێوەکارە نەک وەکو مەیلی عقلی خوازانەی یا عقلخوازانەی کۆمەڵناسی بەڵکو بە تەواوی وەک ئامرازێکی شێوازناسیانە لێک بدرێتەوە هەروەها ناکرێ ئەم شێوەکارە وەک بەڵگەی سەرکەوتنی عقلخوازی بەسەر مرۆڤدا وەربگیرێت لێرەدا ئەم مەسلەی عقلخوازی تا چ ڕادەیە کەڵسوکەوتی مرۆڤ دیاری دەکا ناکەوێتە بەر باس هەڵبەت مەترسی لێکدانەوەی عقلخوازانە لە شوێنێک کە پێوەندی پێوەنیە نکۆڵی لێ ناکرێت بەداخەوە تاقیکردنەوەی مرۆڤ بە تەواوی بوونی ئەم مەترسیە پشتڕاست دەکاتەوە چوارەمیان لە لایەکی دیکەوە هەندێک لە پرۆسە و دیاردە بێماناکان واتە ئەو دیاردەی بە بێمانای زەینی نییە لە تەواوی زانستە پێوەندیدارەکان بە هەڵسکەوتی مرۆڤ بوونیان هەیە کە بە شێوەی ئەو پاڵنەر و دەرەنجامانە کار دەکەن یان دەبنە هۆی هەڵسوکەوتی مرۆڤ یا پێشگیری لەو هەڵسوکەوتە دەکەن هەڵسوکەوتێکی ئەوتۆی بێ مانا نابێ بە هەڵە وەکو هەڵسوکەوتی شتە بێ گیانەکان یان غەیری مرۆڤ چاوی لێ بکرێت هەر شتێکی دروستکراو بۆ وێنە ئۆتۆمبیل تەنیا تا ئەو ڕادێ مانای دەبێ کە بەرهەمێنان و چۆنێتی بەکارهێنانەکەی کاریگەری لەسەر هەڵسوکەوتی مرۆڤ دەبێت مانایەکی وەها لەوانەیە لە مەبەستی زۆر جۆربەجۆرەوە سەرچاوەی گرتبێت، بەڵام بە هەر حاڵ بێ ئاماژە کردن بەم واتایە شتەکە بۆ تێگەیشتن ناشێت. کەواتە ئەوەی کە دەبێتە هۆی تێگەیشتن لەم شتە پێوەندییەکە کە وەک ئامراز یا مەبەست لەگەڵ هەڵسوکەوتی مرۆڤدا هەیەتی. ئەمە هەر ئەو پێوەندییە کە مرۆڤ دەتوانێ بڵێ لێی ئاگادارم واتە پێوەندییەک کە هەڵسوکەوتی مرۆڤ بەرەو لای دەچێ تێگەیشتنی ئەم جۆرە شتانە تەنیا لەسەر بنەمای چەمکگەلی وەها دێتە بەرهەم لە لایەکی دیکەوە هەموو ئەو پرۆسە و هەل و مەرجانەی کە بێ لە بەرچاوگرتنی بێگیان مرۆڤانە یا نامرۆڤانە بوونیان نەتوانن پەیوەندیان بە مەبەستێکی مانادارەوە هەبێ بێمانا دەبن بە دەربڕینێکی دیکە گەر ئەو پرۆسانە نەتوانن وەک ئامراز یان مەبەست لەگەڵ هەڵسوکەوتی مرۆڤ پێوەند بدرێن و تەنیا وەک ئەو پاڵنەرانەی کە پێکهێنەر یاخود پێشگیریکەری هەڵسوکەوتێکی لەو بابەتەن بجوڵێنەوە هیچ چەشنە مانایەکیان نابێت. بۆ وێنە دەتوانین بەرزبوونەوەی ئاو و لافاوی ڕووباری دالارتی ساڵی 1277 وەک پاڵنەرێکی بەهێز کە ژمارەیە کۆچی بەدواوە بووە لە بەرچاو بگرین پرۆسەی بوون و گەندەڵی و لە ڕاستیدا هەموو پرۆسەی ژیانی ئاوێتەیی لە بێتوانایی و پێویستی منداڵی شیرەخۆرەوە تا مرۆڤی بەتەمەن گرنگی کۆمەڵناسانەی سەرەتایی خۆی لەو ڕێگەی جۆربەجۆرانەوە وەردەگرێ کە هەڵسکەوتی مرۆڤ بەم ڕاستیانەوە مەرجدار کراوە. سەرەڕای ئەمەش هەندێک لە پرۆسە دەروونی یا دەروونی جەستەیی وەک ماندوویی، دسپلین و ڕاگیرە، دەبێ وەک چەمکێکی دیکە لە ڕاستیە بێماناکان وەربگیرێن. هەروەها بارودۆخی جۆرایەتی وەک خۆشی و شادمانی و ڕەزامەندی فکری کە لە ژێر کاریگەری خاوێنکردنەوەی دەروونێکدا یا دەروونیدا پێک دێ یان ناڵوگۆڕی جۆری لە پەرسە کردار یان دژەکردەوەی تاکەکان بە پیکات وردی و ناوەڕۆکەکەیان دەچنە چوارچێوەی ئەم چەمکە لە دوایین شیکردنەوەدا لە دوا لێکدانەوەدا سەبارەت بەم نموونانە و دیاردە نافامەکانی دیکە یەک پرەنسیپ بەکار دەهێنرێت ئەم دیاردانە سەرچاوەیەک لە دەرەنجامەکان بۆ بینەر و بکەری کارەکە پێک دێنن بەگشتی لەوانەیە لێکۆڵینەوەکانی داهاتوو لەژێر سێبەری هەڵسوکەوتێک کە تا ئەو کاتە بە ڕوونی مانادار هاتوۆتە بەرچاو ببێتە هۆی ئاشکرابوونی ئەو لێکچوونانە کە تێنەگەیشتنیان یەکێکە لە تایبەتمەندیەکانیان هەرچەندە تا ئێستا بە کەمی نمونەیەکی وەها بەرچاو کەوتووە. بۆ وێنە دەبێ کۆمەڵناسی ئەو جیاوازیانە لە تایبەتمەندیە بایۆلۆژیە ویراسیەکان، ڕەگەزی، هەر بەم جۆرە وەربگرێ. کە ڕاستیە فزیۆلۆژیەکیەکانی پێویست بوونی خۆراک، گەورەبوون یان کاریگەریەکانی پیری و بەتەمەنی لەسەر هەڵسوکەوتی مرۆڤ وەردەگرێت هەڵبەت دەرەنجامی وەها تەنیا تا ئەو کاش یاوی وەرگرتنن کە بتوانرێ کاریگەریان لەسەر ئەو هەڵسوکەوتەی کە کۆمەڵناسی لە بەرچاویەتی لێبڕاوانە لە ڕێی ئامارەوە بسەڵمێندرێت ناسینی واتای دەرەنجامەکان تۆزقاڵێک لە پەیامی کۆمەڵناسی ناگۆڕێت کە شیکردنەوەی ڕەفتاری شیاوی تێگەیشتنی مرۆیە ئەو دەرەنجامە بەدەستدێتەمەیە کە لە قۆناغی دیاریکراودا دەرەنجامی نافامی هاوشێوەی ئەوەی پێشتر هەبووە بخەینە ناو کۆمەڵی پاڵنەرە واتادارەکانەوە بۆ نمونە دەکرێت لە لایەک ئاماژە بکەین بە دەرەنجامی پەیوەندی نێوان فریکەنزی خۆی فرکوێنسیە ئەوڵێ فریکەنزی بەڵێ FR E Q U E N C Y واتە فریکوێنسی واتە بە دەرەنجامی پەیوەندی نێوان فریکەنزی ڕفتاری ئامانجار و ئاستی عقلانیەتەکەی و لەلایەکی دیکەش دیاردەی ببورن کاسە سەر یاخود ڕەنگی پێست و سیفەتە ویراسیە فسیۆلۆژیەکانی دیکە ئاکامی بەرهەماتوو تەنیا ئەمە دەبێ کە لە هەندێک قۆناغی دیاریکراودا و دەرەنجامانەی کە بۆ تێگەیشتن نابن وەکەوەی کە پێشتر دەبوون وەکەوەی کە پێشتر دەبوون بەرینە ناوکۆی هاندەرە مانادارەکان بۆ وێنە دەکرێ بە دەرەنجامەکانی وەک پێوەندی زۆری هەبوو لە نێوانی یەک لە دوای یەکبوونی هەڵسوکەوتی لاگیری مەبەست یان ڕادەی عقلانیەتەکەی لەلایەک و پێشاندەری مێشکی یا ڕەنگی پێست یا تێکڕای حاڵەتە بۆ ماوەیە فزیۆ لۆژیکیەکان لە لایەکی دیکە ئاماژە بکرێت پێنجەم دوو جۆرە تێگەیشتنمان هەیە یەکەم تێگەیشتنی ئەزمموی و ڕاستەوخۆی مانای کردەوەیەکی گریمانەی وەک گوتنی وشەیەک لەم چەمکەدایە کە کاتێک هاوکێشەی دوو کۆ دوو یەکسانە بە چوار دەخوێنینەوە یان دەبیسین ماناکەی ڕاستەوخۆ تێدەگەین ئێمە لێرەدا تێگەیشتنی ئەقلانی و ڕاستەوخۆی بیرۆکەیەک تاقی دەکەینەوە بە هەمان شێوە لە هەڵچوونی تووڕەیی لە چوارچێوەی دەنگەکانی سەرسوڕمان، شێوە جۆربەجۆرەکانی دەموچاو یان کردارە ناعەقڵانییەکان تێدەگەین. ئەمە مەسەلە هەمان تێگەیشتنی تاقیکارییانە و ڕاستەوخۆی دژکردەوە سۆزداری و ناعەقڵانییەکانە و دەچێتە خانەی ئەو چەمکەی کە دیتنی کردەوەی ئەو کەسە دەگرێتەوە کە خەریکی داربڕینە. یان کەسێک کە دەستی بۆ داخستنی دەرگا بەرەو دەستگیرەکە درێژ دەکا و یان بە تفەنگەکەی سێڕە لە گیانلەبەرێک دەگرێ ئەمە نمونەی دیتنی ئەزمموی و تاقیکاریانە و عقلانی هەڵسو کەوتە زۆری دووەمی تێگەیشتن زۆر جار ناوی تێگەیشتنی شرۆڤەکارانەیە ئێمە دەتوانین لە پاڵنەری کەسێک کە باسی هاوکێشەی دوو کۆ دوو یەکسانە بە چوار بە شێوەی نووسراو یا زارەکی دەکا بە وردی و لە کاتی دیاریکراو و هەلومەرجی ڕووندا تێبگەین تێگەیشتنێکی لەم بابەتە لەوانەیە لە بارودۆخێکدا بێ کە ئەو تاکەی لە بەرچاومان گرتووە خەریکی کارێکی وەک بەڕێوبردننی نووسینگە یان باس و سەلماندنی زانستی یان پرۆژەیەک بێ کە ئەو کارە وەک بەشێکی بنەڕەتی بێ ئەم نمونەی تێگەیشتنی عەقڵانی پاڵنەری کارێکە بە دەربڕینێکی دیکە کردەوە وەک بەشێک لە هەلومەرجێکی شیاوی تێگەیشتن وەردەگیرێت ئەگەر ئێمە بزانین کە سێرەگرتنی تفەنگ لەبەر خۆشی و سەرقالبوونە و بڕینەوەی دار لەلایەن داربڕەوە بۆ وەرگرتنی حەقدەستە ئەو کات تێگەیشتنی پاڵنەرانە دەچێتە سەر تێگەیشتنی بینی نانە لە دۆخی یەکەمدا سێرەگرتن لەوانەیشە کە کردەوەکە لە بەر ڕەزامەندی مەیل و سۆزە سەرکوتکراوەکان بەڕێوە چوو بێت لەم دۆخەدا کردەوە تایبەتمەندی ناعەقلانی لە خۆ دەگرێت و یان لەوانەیە کەسێک سێرەی تفەنگەکەی گرتووە لە بەر ئەندامەتی لە گروپی تەقەکردندا فەرمانی ئەنجامدانی ئەم جۆرە کرداری وەرگرت بێ و لەوانەیشە خەریکی تەقەکردن بەرەولای دوژمنێک بێ کە لە هەردووکیاندا هەڵسوکەوتەکە عقلانیە. سەرنجام لەوانەیە ڕەزامەندی هەستی تۆڵەستانەوەی وەربگرێت لەم دۆخەشدا هەڵس و کەوتەکەی دیسانەوە تایبەتمەندی ناعقلانی دەبێت ئێمە لە کۆتاییدا کاتێک لە پاڵنەری هەڵسوونی تووڕەی دەگەین کە بزانین توانایی ئەوەمان هەیە کە لە بەخیلی و ئێرەیی برینداربوونی غڕووردا لە برینداربوونی غروردا لە هۆی ڕاستەوخۆ یان بگەڕین واتە لە هۆی ڕاستەخۆیان بگەڕین تەواوی ئەم جۆرە کردوانە سەرچاوەکەیان سۆزداریە لە ئاکامدا دەتوانرێت تا دۆزینەوەی پاڵنەرە ناعقلانیەکان بیان خەینە بەرباس و شیکردنەوە لە هەموو ئەو هەل و مەرجانەی سەرەوەدا دەتوانرێ هەڵسوکەوتی باسکراو بە بەشێک لەو زنجیرە سۆزدارییە بزانرێ کە بۆ تێگەیشتن دەبن. دەکرێت ئەم جۆرە تێگەیشتنە وەک دەربڕینی ڕاستەقینەی ڕەوتی کردەیی ڕەفتار قبوڵ بکرێت. لە ڕووی ئەو زانستەی واتای ڕاستەقینەی ڕەفتار لێک دەداتەوە، دەربڕین پێویستی بە درککردنی ئەو تان و پۆ واتاییەیە کە لە چوارچێوەی ڕەوتی کردەیی کاردا هاتۆتە کایەوە. لە هەمووی ئەم جۆرە نمونانە و تەنانەت لەوانەدا کاڵگری پرۆسەی سۆزدارین واتای زەینی کە لە تان و پۆماناییەکەیدا هەیە وەک مانای لە بەرچاوگیرا و دەناسرێت بەم پێیە ئێمە لە ڕادەی دابوونەریتی باو تێدەپەڕین کە تەنیا هەڵسوکەوتی ئامانجدار واتە لە باری عقلانیەوە ئامانجدار بە ئەنقەست دەزانێت شەشەم، بەم پێیە لە هەموو ئەم بابەتانەدا تێگەیشتن مانای تێگەیشتنی لێکدانەوەییە. ئەلیف ئەو بابەتە تاکانەی کە ڕوون و دیارن بۆ وێنە لە شیکردنەوەی مێژووییدا بێ بابەتە نێوەنجیەکان واتە مەزەندە کردنە لێک نزیکەکان بۆ وێنە لە شیکردنەوەی بابەتی زۆری پڕ ئەژمارەی کۆمەڵ ناسانە جیم زۆری بێگەردی پێکاتەیی کە یەک لە دوای یەک پێک دێ و بە شێوەی زانستی زانستیش ببورن فۆرمەلە کراوە نمونە یەم پێکاتی تایپی ئایدیال چەمک و بنەما بەڵگەنەویستەکانی بۆ سوونی ئابووری ڕوتن ئەوانە پیشان دەدەن کە چۆن جۆرێکی گریمانەیی لە ئەڵسکەوتی مرۆڤ لەسەر بناغەیەکی عەقڵانی و بێ کاریگەری وەرگرتن لە بکەرە سۆزداری یان هەڵەکان دەخولقێن و دوایی بەرەو لای ئامانجێکی یەکسان ڕێنوێنی دەکرێن. ڕەفتاری کردەیی بە دەگمەن ئەم ڕەوتە تێدەپەڕێنێ. بۆ نمونە بۆرسە تاوەکو لەم ڕێگەیەوە لەگەڵ تایپی ئایدیالدا بگونجێ سەبارەت بەم پێکهاتانەی سەیری بابەتەکەی من بکەن لە ئەرشیفی زانستی کۆمەڵایەتیدا بەرگی نۆزدەهەم لاپەڕە شەست چوار و هەروەها سەیری بەشی یانزە بکەن کە دواتر باس دەکرێ. بێگومان هەر چەشنە لێکدانەوەیەک بۆ گەیشتن بە زۆرترین ڕادەی توانایی سەلماندن هەوڵ دەدا بەڵام تەنانە تەوشی کردنەوانەی پتر دەسەڵمێنرێن ناتوانن بانگەشەی ماهیەتی متمانە پێکراوی هۆکرد بکەن لەبەرەمە لێکدانەوە تەنیا وە گریمانەیەک دەمێنێتەوە کە بە شێوەی تایبەت پاساو دەدرێ و وەردەگیرێت بەم جۆرە ئەوەی کە لە ڕوانگەی بکەری کارەکەوە وەک پاڵنەرێکی بە ئاگا دێتە بەرچاو، لەوانەیە تەنیا یارمەتی بە شاردنەوەی ئەو پاڵنەر و مەیلە سەرکوتکراوە قووڵانە بدا کە شوێنی سەرهەڵدانی ڕاستەقینەی هەڵسوکەوتەکانی ئەون و بەم شێوەیە تەنانەت ڕاست و دروستترین هەوڵەکان بۆ خود پشکنین بێبایەخ دەکات. لە دۆخێکی لەم چەشنەدا ئەرکی کۆمەڵناسە سەبارەت بە مانای قوڵتری هاندەرێکی وەها لی بکۆڵێتەوە و بە دروستی لێکی بداتەوە تەنانەتە گەرە و پاڵنەرە بەشێک لە ئەڵسکەوتی ئاگایانەی ئەو تاکەی پێک نەهێنابێت لە بەرەمە بابەتێکی وەها دەبێتە بابەتێکی نێوەنجی لێکدانەوەی مانەدار ئەو شێواو سوکەوتانەی کە لە ڕوانگەی بینەرەوە خاوەنی تایبەتمەندی یەکسان و یەکچوون، لەوانەیە لە ڕوانگەی بکەری کارەکەوە لەسەر بنەمای پاڵنەری جۆربەجۆر دامەزرابن. بارودۆخی وەها کە وێ دەچێ خاوەنی تایبەتمەندی ڕواڵەتی بن، دەبێ بە شێوەیەکی تەواوی جیاواز بکەونە بەر لێکۆڵینەوە. تەنانەت ئەگەر مەسەلەیەکی وەها بە شیکردنەوەیەکی ناکۆکی کۆتایی پێ بێ، سەرەنجام، تاکەکانی تووشبوو لە هەر باردۆخێکی گریمانەیی، زۆرجار لە بەرامبەر پاڵنەرە دژیەکەکان دژکردەوە پیشان دەدەن، کە ئێمە لە هەموویان دەگەین. تاقیکردنەوە فێری کردووین کە بەردەوان کە بەردەوام ببورن بۆمان ناگونجێ تا توانای ڕێژەی پاڵنەرەکان تەنانەت بە شێوەی لێک نزیک هەڵسەنگێنین و و بە زۆری تەنانەت ناتوانین لە لێکدانەوەکەی خۆیشمان دڵنیا بین. تەنیا دوایی ناکامی هەڵسەنگاندنی ناتەباییەکان دەتوانێ بنەمایەکی قایم و پتەو بۆ داوەری بخاتە بەردەستمان بەو شێوە کە سەبارەت بە هەر گریمانەیەک ڕاست و گونجاوە سەڵماندنی لێکدانەوە لەسەر بنەما یاکامەکانی واتە لێبڕاوی پرۆسەی کردەوەی ڕووداوەکانیش پێویستە بەداخەوە ئەم جۆرە لێکدانەوانە کە بۆ سەلماندن دەبن تەنیا لە هەندێک بارودۆخی زۆر دەگمەن یان تایبەتدا کە بۆ تاقیکردنەوەی دەروونناسانە لەبارن، بە ڕاستبوونێکی ڕێژەییەوە بەرهەم دێن. یان ئەگەر پلەیەکی جیاواز لە ڕاستی و نزیکبوون لە ئارادا بێ، لە ڕێگەی ئەو دەرەنجامانەی کە شیاوی هەڵسەنگاندنن لە باری ئامارەییەوە یا ئامارییەوە دەگەینە دیاردە فراوانەکان واتە پڕئەژمار. سەبارەت بەوانی دیکە لەوانەیە تەنیا بتوانرێت زۆربەی پرۆسە مێژوویی یان دیاردە ئاساییەکان بەراورد بکرێن ئەو دیاردانەی کە هەر ڕۆژە تاقی دەکرێنەوە و خاوەنی هێمای ڕووکەشیانەی وەک یەکن بەڵام بە سەرنجدان بەو بکەرە هاندەرانەی کە بۆ توێژینەوە لە بەردەستدایە، جیاوازی بنەڕەتیان لەگەڵ یەکدی هەیە. ئەم بابەتە پەیامی سەرەکی کۆمەڵناسی بەراوردییە. بەداخەوە، زۆرجار تەنیا ئامرازی نادڵنیایی تاقیکردنەوەی گریمانەیی لە بەردەستدایە کە ئەویش هەندێک لە توخمەکانی زنجیرەی پاڵنەر لەبەرچاو ناگرێ و لە باتییەوە بەرەو بنیاتنانی ڕەوتی شیمانەیی ڕووداوەکان دەڕوات. کە لەوانەیە بۆ بەڵگەهێنانەوەی سەبەبی سوودی هەبێت بۆ وێنە پرەنسیبی بەناوبانگی بە یاسای گریشام لێکدانەوەیەکی عقلانیە لە هەڵسوکەوتی مرۆڤ لە چوارچێوەی تانوپۆیەکی گریمانەیی و لەسەر بنەمای گریمانەیەکی نمونەیی لە پرۆسەیەکی بە تەواوی عقلانی سەلماندنی ئەمە کە ئەم جۆرە هەڵسوکەوتە بەڕاستی تا چ ڕادەیەک پێڕەوی لە یاسای گریشام کردووە تەنیا لەسەر بنەمای زانیاری ئاماری پەیوەندیدار بە چوونە دەرەوەی دراوی کەمبەها دەگونجێ و تاقیکردنەوە بە تەواوی جێگەی بڕوابوون و ڕاستی ئەم یاسایەی پیشان داوە. لەم بابەتەدا سەرەدا دەرەنجامەکان کۆدەکرێنەوە دوایی لەسەر ئەو بنەمایە پرەنسیپێکی گشتی لەبار ڕێک دەخرێ بەڵام ئێمە بێ لێکدانەوەیەکی سەرکەوتووی ئاوەها پێمان نەدەکرا پێویستی تێگەیشتنی سەبەبی ڕاستەقینە لابەرین ئەگەر ئەوە نەسەلمێرێ کە کردەی دەرەنجامی ئەم ڕەفتارە بە شێوەیەکی ڕێک پێک دێتە ئاراوە ئەوە خۆی یاسایەک پێک دێنێ کە جگە لە ئاستی سەلماندنی تیۆری بۆ ئامانجی لێکدانەوەی بابەتی و دیاریکراو هیچ بەهایەکی نییە لەم دۆخەدا لێکدانەوەی هزری پاڵنەر سەلماندنە ئەزمونونیەکەی وێکسون و هاو ئاهەنگیەکی بەرچاویان هەیە و بابەتی زۆر هەیە کە دەتوانین لەواندا پرۆسەی ڕەزامەندی توانای سەلماندن ببینین ئێستا نمونەیەکی دیکە دەخینە بەرچاو بۆ سوونی زۆر وشیارانەی بلیمەتانەی ئەدوارد مێر سەبارەت بە مانا و گرنگی هۆکارانەی دووشەڕی سالامیس پلاتێ بۆ کامڵبوونی بێوێنەی یۆناان و لە ئاکامدا هەموو کللتوری ڕۆژاوە ناوبراو بۆ سوونەکەی لەسەر ناخی و ڕاستیانە کە تێگەیشتنی غەیب بێژانی پرستگەکان و پێغەمبەرانی هێلینی لە پارسیەکان پیشان دەدا دادەمەزرێنێ بەڵێ ئەمە هەمووی لە ناو کەوانێکا بوو بۆ کامڵبوونی بێوێنەی یۆناان و لاکاندا هەموو کللتوری ڕۆژئاوا بە هاسانی تەسلیم بە توانایی سەلماندنێکی لەم بابەتە نابێت سەلماندنی ئەمە تەنیا بە گەڕانەوە بۆ هەڵسوکەوتی پارسییەکان لەو شوێنانەی کە سەرکەوتنیان بەدەستهێنابوو، وەک ئۆرشەلیم یا جیرۆزلیم، Jerusalem، میسر و ئاسیای بچووک پێکدێ. تەنانەت ئەم توانای سەلماندنەیش بەپێی پێویست لە زۆر لایەنەوە بە ناتەواوی دەمێنێتەوە. ئەوەی بەتوندی پشتیوانی لەم گریمانە دەکا هەمان شیاوبوونی عەقڵانی زۆر بەرچاویەتی. سەرەڕای ئەمە لە زۆر کەم لە لێکدانەوە مێژوویەکان کە شیاوبوونێکی بەرزی وەهایان هەیە ئەو جۆرە توانای سەلماندنە کە تەنانەت لەم دۆخانەدا دەگونجا ئەگەری گونجانیان نییە لە هەلومەرجێکی لەم شێوە لێکدانەوە دەبێ بە تەواوی گریمانەیی بمێنێتەوە حەوتەم هاندەر بەو مانایە کە لێرە بەکارێراوە دەگەڕێتەوە بۆ کۆمەڵێکی مانایی کە لە ڕوانگەی بکەری کار یا تاکی بینەر بەڵگەیەکی پێویست و تەواو بۆ هەڵسوکەوتەکەی تێگەیشتنێ باڵە نووسراوە تێگەیشت بێ ڕەوانیش دەگەڕێتەوە بۆ لێکدانەوەی زەینی هەڵسوکەوتێکی لێگرێدرا و ڕێک و پێک کە بە پێی شێوەی بیرکردنەوەی ئێمە بەشە پێکهێنەرەکانی تا ڕادەی پێکهێنانی کۆمەڵێکی مانایی واتە جۆری لەگەڵ یەکدی هاوئاهەنگییان هەیە. بە پێی عادەت ئەم کۆمەڵە بە جێی ئەوە پێی بگوترێ جۆری بە دروست ناو دەبرێ. لە بەرامبەردا ئێمە و کاتە زنجیرە ڕووداوێک لە بارەی هۆکارە هۆکارانە بوونەوە بە ڕەوان دەزانین کە بە پێی ئەزمونی پێشومان بە شێوازێکی وەک یەک دەخوڵقێت